کۆرشی مەزن، لاپەڕە سێ سەد و پەنجا. پێنج سەد و نەوەتی پێش زەینی هەتا پێنج سەد و بیست و نۆی پێش زەینی، کۆرش دامەزرێنەری شاشانی پارس لە سەرەتادا وەک میرێک فەرمانڕانی ناوچەیەکی دەکرد لە باشتوری باختەری ئێراندا بەڵام لە دواییدا بەرەبەرە توانی هێز بداتە خۆی و سوپایەک پێکەوە بنێ ئینجا بە چەند هێڕشێکی یەک لە دوای یەک توانی سێ ئیمپراتۆریەتی مەزنی ئەو سەردەمە بڕوخێنێت میدیا، لیدیا بابل بەم سەرکەوتنەی زۆربەی وڵاتانی خاوەرمیانەی خستە ژێر ڕکێفی خۆیەوە هەر لە هیندەوە تاکو دەریای ناوەڕاست. کۆرش ساڵی پێنج سەد و نەوەد ی پێش زایینی لە ناوچەی بەرسیس، پارسی ئێستا، کە دەکەوێتە باشووری باختەری ئێران، لە بنەماڵەیەکی خانەداندا لەدایکبووە. ئەو ناوچەیەیش کەوتبووە ژێر دەسەڵاتی ئیمپراتۆریەتی میدیاوە. باستان و باوانی پارس سەرگوزەشتەی سەیر و خۆش دەگێڕنەوە لەبارەی لەدایکبوونیەوە. ئەمەیش تا ڕادەیەک لە داستانە ئەفسوونییەکەی یۆنانی ئۆدیب دەچێت. دەڵێن گوایە ئەستیاگۆس باپیری گۆتشەن خەو دەبینێ بە کوڕەزاکەیەوە، کە ڕۆژێک دێت لە تەختی پاشایی بە تۆپزی دەهێنێتە خوارەوە. ئەمیش لە ترس هاتنەدی ئەو خەوەی فەرمانی دا هەر کە لەدایک بوو بکوژرێ. بەڵام ئەو کەسەی کە فەرمانەکەی جێبەجێ دەکرد بەزەیی بە منداڵەکەدا هاتووە، لەباتی ئەوەی بیکوژێ دایە دەست شوانێک و ژنەکەی تاکو گوناهی کوشتنەکە بخاتە گەردنی ئەوان. ئەوانیش شوان و ژنەکەی منداڵەکەیان هەڵگرتەوە و وەک منداڵی خۆیان بەخێو و پەروەردەیان کرد تا گەورە بوو. لە دواییدا وای لێهات جێی بە پاشا لێژ کرد و تەخت و تاراجی ڕوخاند. ئەم داستانەی کە هیرۆدۆتسی مێژووناس بۆمانی دەگێڕێتەوە لەوە دەکا هەڵبەسترابێت، چونکە ڕاستی ژیانی کۆڕشی یەکەم تا ڕادەیەک زانراوە کە لە نزیک پێنج سەد و پەنجا و هەشت ی پێش زایینی لە دوای قەمبیزی یەکەمی باوکی بووەتە میری ناوچەی پارس کە سەر بە ئیمپراتۆریەتی میدیا بووە، نزیکەی پێنج سەد و پەنجا و سێ ی پێش زاینی، کۆرش لە شاشان هەڵگەڕایەوە و بەرەنگاری بوو. پاش جەنگێکی سێ ساڵە توانی زاڵ بێ بە سەر شاشانی میدیا. لە بەر ئەوەی کە میدیاکان و پارسەکان هەر لە دێرەوە پەیوەندییەکی بە تینیان هەبووە لە ژینگارییاندا چ لە ڕووی نەژادییانەوە چ لە ڕووی زمانیانەوە، ئیتر کۆرش کە هاتە سەر تەختی شاشانی، زۆربەی ئەو قانوونانەی میدیاکانی هێشتەوە و خستیە گەڕ بۆ کاروباری. میدیاکانیش بە هاتنی کۆرش ئەوەندە نیگەران نەبوون، چونکە بە گۆڕینێکی بنەماڵەیان دادەنا زیاتر لەوەی کە بە داگیرکەرێک سەیری بکەن. کۆرش دیار بوو زۆر ئارەزووی داگیرکردنی هەبوو. یەکەم کار پێی هەستا داگیرکردنی زەوییەکانی ئیمپراتۆریەتی لیدیا بوو کە سەرانسەری ئاسیای بچووکی گرتبووەوە. کریسیۆس شا قارون کە پاشای بوو یەجگار ڕەنگین و بەسامان بوو کۆرش هات و لە ساڵی پێنج سەد و چل و شەش ی زاینیدا توانی بە زەبری هێز و ئاسنینی زاڵ بێت بەسەر قاروندا و بە دیلی بگرێت هەرچی زێڕ و زیویشی هەبوو زەوتی بکات پاش ئەم هێرشە سەرکەوتووەی ڕووی کردە ناوچەکانی ڕۆژهەڵات و توانی بە چەند شاڵاوێک سەرانسەری ڕۆژهەڵاتی ئێران بخاتە ژێر دەسەڵاتیەوە. هێشتا تونیەتی دانەمرکا بووەوە و مڕی لە ئیمپراتۆریەتی بابلی دراوسێی خۆش کرد. جا گشت هێز و توانای خۆی تەرخان کرد بۆ داگیرکردنی ئەم ناوچەیە کە ناوچەیەکی یەجگار بە سامان و بە پیت و زەنوێر بوو. ئەم ئیمپراتۆریەتە فەرمانڕانی ناوچەکانی میاندوا و سەرانسەری مانکۆڕی بە پیتی دەکرد لە خاوەرمیاندا. لەسەر وشەی مانکۆڕی بە پیت پەڕاوێزێک هەیە. من کوڕی بەپیت واتە هیلال الخصیب، کۆتایی پەراوێز. جا کاتێک سوپاکانی کۆڕش بەرەو مەیدان هاتن، تیپە جەنگاوەرەکانی بابل خۆیانیان بۆ ئامادە نەکردبوو. هۆیەکەیشی ئەوە بوو کە ناڕەزا و تووڕە بوون لە بەدڕەفتاریی فەرمانڕەواکانیان و ئەوەندەیش خۆشەویست نەبوون لەنێو گەلانی بابلدا. لەبەر ئەوە ساڵی پێنج سەد و سی و نۆ پێش زایینی کۆڕش زۆر بە ئاسانی و بێ کوشتار دەستی کێشایە ناویانەوە. پاش ئەم هێرشانەی، ئیتر پاڵی دایەوە و دەستی کردە پتەوکردن و ڕێکخستنی کاروباری ئیمپراتۆریەتە نوێیەکەی. بەڵام لەو ماوەی لەگەڵ یەکێ لە خێڵەکاندا کەوتە کینەبەرایەتی. ئەم ناکۆکیە پەرەی سەند و بوە هۆی کوشتنی لە ساڵی پێنج سەد و بیست و نۆ ی پێش زاینی. کۆڕش پاش مردنی کوڕەکەی قەمبیزی دووەم بووە جێ نشینی و دەست بە جێش درێژەی بە جەنگدا لەگەڵ ئەو خێڵەدا. لە کارزارێکدا نزیک بە دەریای خەزەر، ئەو شوێنەی کە باوکی تیادا کوژرا، توانی لاشەکەی باوکی بسەنێتەوە و لە شاری باسرگادی بینێژێت کە پایتەختی کۆنی پارس بوو. کۆڕش سەردارێکی چەتۆ و لێهاتوو بوو. زۆر دادوەر و هێمن بوو لە دەسەڵاتگوزاریدا. بەخشندە بوو لەگەڵ ئایینە ناوخۆییەکان و ئاکار و نەریتە نەتەوەییەکاندا. بەڵام لە هێڕش و شاڵاو بردنیدا هەروەک سەرکردەکانی تری جیهان زۆر بە زەبر و سەرسەخت و خوێن سار بوو.